خۆزگە کە شووا تۆزێ فێنکە بوو بم توانێت لە دەرۆ بخەوم ئۆف لە تام و چێژی ئەم هەوافێنکە تێر نابم هەروەک ئاسن بە قوت دەکات وش وامڵێ بەڕاستی بەیانی کە شووا زۆر سارد دەبێ ڕەق دەبنەوە هەندێک نەوتم لەناو سۆپایەکە کردووە تاکو بەیانی پەشتان دەکات سپاس خوشکم شەوت شاد بێ بەڵێ ژاڵە خان ئەوەی کەم ڕۆژمانە لە لادێین دڵت خۆشە چۆنی زۆر دڵم خۆشە کامیل گیان بەخوا لەوە دڵخۆشتر بم شێتە بم زۆر باشە بەینی بە تەواوی دڵخۆشەبی تۆ جارێ پەلە مەکە هەی گوڵەکەم ماڵە ئاوا بێ هەر بەیانی هەستای هەست بە مخۆشیەکان لە ناو ئەم جێگایە وەک باڵندەیەک لە خەو هەڵناستم بەڵکو بە سەقەتی لە خەو هەڵەستم ئەوە تۆ چیڵەی ژاڵە سێری جوانی ئەم دۆشەکە بکە بەڕاستی خەوی ئەم دۆشەکە زۆر خۆشە جگە لەوەش ئەم دۆشەکە زۆر بەسوودە ئەگەر بە سەقەتی لەسەری بخەوی بەیانی بە ساق و سەلامەتی هەڵەسیتەوە کامیلگیان ئەگەرەتەوێت دۆشەکی هیوات بۆ داوا بکەین ئەو کاتە من لەگەڵ تۆیان ناخەوم واتە من جیابمۆ لە تۆ ئیترەو کاتە چیەکەی کچێ من تەحامل ناکەم من دنیایەکم ناوێ کچێ بێتۆ بێت وەڵا نامەوێ وا دیارە جەوی لادێکە بەلاتەوە زۆر خۆشەوە بووی بە شاعیر ئەبیتە شاعیرێکی بەناوبانگ سێری ئەمەشکە ئەم ئاوێنە جوانە نیوەم دیارە نیوەشم دیار نییە وەرە سەیری خۆتکە دەیوەرە ئەیبینم حەیاتم لە شوێنە دیموکراسیەکاندا هەموو کاتێ سەرچاوەیەک هەیە تۆزێ خۆت نزم کەرە و دەم چاوتە بینی ئەوە چیە کامیل عیب ناکەی ئەڵێ گاڵتەم پێەکەی ناگیانەکەم ماشەڵا تۆ بەڵا زۆر بەرزە دەفەت حێبکەرەوە دەم و چاوتە بینی هەر ئەوەنە تۆ تەواوی کەرەوە دەی گیانەکەم شەرم مەکە دەی زیاتر بیکەرەوە دەی ئەوە باشە دەی بیکەرەوە ماڵەوە بە زیاتر دەی دەی دەی یەک تۆزی دەی تۆزی دەی ئەوەتە ئاخ ئاوێنە جوانەکەم ئاخ بۆ خانوەکەی خۆم ئەمە چییە؟ ئاخ منی بی ئەقڵ و شێت ئاخ ئیش و کارم نییە من هاتووم بە دوێ ئەم پیاوەیە بە من چی ئەو بۆ خۆی چێتە لادێ ئەچێتە چیاکان ئەچێتە دۆڵەکان یان لەسرم دۆشەکە من هەقم چێ بەسەریەوە بە من چی والله تەواوم کردووە کامل بە کاتی خۆی هاتووە لێرە سەربازیکی کردووە یان نەیکردووە ئەوە کی کێشەی منە توڕەمە بە حیاتم توڕەمە بە چەند جوانە تۆ بۆ خۆت لێرە خۆت مەشغوڵەکەی باس یادگارەکانی بۆ دروو مەکەی بۆ خۆت دەی عادەی وەرە با بخەوین درەنگە دە وەرە ئیتر کەم ناسکە وەرە ماڵ ئاوا بێ وەرە دەی ئاخ لە دەست ئەم پیاوە ڕەزات خواتەوە سەرکردە کارێکی باشی کرد دوای ئەوەندە ساڵە ئێمەی بیر هاتەوە و سەردانی کردین کوڕی خۆم مرۆڤی باش قەت ڕابوردووەکانی خۆی لەبیر ناکات. وەڵا چی بڵێم کاتێک لە ناکاو ئەوم دی تووشی سەرسوورمان بووم باوکە پورە ژاڵە و مامە سەرکردە چەند زۆریان قسە دەکرد دەدوت زەریدەیان قوت داوە ئەو تااقەتیان لە کوێ ئەو قسانت لە کوێ هێنا کوڕم ئیبۆ ڕاست دەکات لەبەر ئەوەی ئیبۆ یەکەم جارە ئەم جۆرە کوڕە ئیبۆ وابزانم تۆ دائیمەن لە شەڕ و ئاژاوە دەگەڕیت باوکە واللە باش بوو مامە سەرکردە هاتە ئێرە. بۆ ئی بۆ؟ خۆ پێت ناخۆش نییە؟ نانا زۆرم پێ خۆش بوو ئەکرد مامە سەرکردە و ژنەکەی نەبووە ئەوە ئێوە نەدەهاتم بۆ ئێرە ها گوێ درێژ دەڵێی بە من مرتاحنی ئی باپیرە خۆ لەگەڵ تۆم نییە دەڵێن چەند خۆشە دایک و باوکم لەگەڵ ئێمەن یعنی هاتووم بۆ ژوورەکەی ئێمە ئێستا تێگەیشتی؟ ئەها تازە تێگەیشتم لێت دەی کوڕە بخەوە چەندەم درێژی دەکەی دە سیرکەن دیسان تووڕە بوو کامیل گیان ها چێ گیانەکەم ئەوە چێ دیسان خەوتی؟ نا هێشتا نەخەوتوم تۆ بخەوە خەمی منە نەبێ منەخەوەم بەڵام زۆرە ترسم لەم سۆبایە ئەترسم بم سووتێنێ مەترسەیش تێ ڕوونادا جگە لەوەش ئەو سۆپایە بە خەڵوزی شەکە چی؟ وتت خەڵوز؟ بەڵێ زۆر باشە مەترسە توشی ژەهربوونی سۆبە نابین دەی جانەکە میتر بخەوە وەرە بزانە چی گوێ لێ بووە گوێ دێ بۆ ئەسپەکەم گوێ بگرە چیت پێ دەڵێم دەبێ بێچوێکت هەبێت وەک شێر بەهێز بێت باشە ئیتێ دەی وەرنە پێشەوە دەی گەنم تام دەمێ بەیانی باش کاچ سەرکردە. بەڕاستی زۆر بیری هێلکە و مریشکی لادێکانم کردووە ئێستا هێلکەی ئەم مریشکانە زەر زەردەوا نییە ئێستا لە هێلکەی ئەم مریشکانە خواردنی کفتەی خاوت بۆ دەکەم کە زۆر بەتامە زۆر بە لەزەتە باپیرەکەی بۆ مەکە کاتێک تۆ ئەمر بکەیت ئەو کاتە بۆ دروست دەکەم خاتونی خێزانەکەشت حەزی وەڵا شێتە بێ بۆم خواردنە بڕواکەیش حەزی لێنی دەی لەسەر خۆ بە ئا جوانە دەی هێور بە باشە باشە دەی ئەس پەڕەسەنەکە بڕۆ بەیانی باش سەرکردا بەیانیت باش یوسف ئەو شەو چۆن خەوتن باش بوو؟ ئەوە یەکەم جارە ئاوا بە خۆشی بخەوم نە دەرد و نە هیچ کێشەیەکم هەبوو ئەمشەو هیچم نەبوو خێرە لێویەتەوە هیچ هەندێ خۆراکم دا بە ئەسپەکە ئەها پێ چۆنە بڕۆین پیاسێ بکەین دەی با بگەڕێن یوسف ئەی باشە من بۆ چیاتون بۆ ئێرە ها هەستە دەی من لە ژێر فەرمانی تۆیە ئەستەخفیر الله سەرکردە ئای خوایە پشتم تەقی بەیانی باش براژن بەیانیت باش یوسف بەخوا خەریکە پشت مەتەقەیە چیە وە حەیاتم سەیری من کە وەڵی ئەڵی گوێزی ساغم هەر کێشە من لێرە ڕانەهاتوم کامیل گیان وا دیارە ئێوە لێ ڕاهاتوون وەڵی زۆر باش دیاری ژنە چۆنی براژن ئینشاڵە ئەم شە بە باشی خەوتووی بڵێ بڵێ زۆر باش خەوتم خەریکە پشت مەتەقەیە بۆچی لە دۆشەکی سەر زەوی ڕانەهاتووە من لەگەڵ یوسفەڕۆم بۆ گەڕان و پیاسەکردن ئێوارەیەینەوە ئێ خواردنێک بخۆن وەڵا ئەنیس کێکی زۆر خۆشم لێ ناوە بۆتان نا نا ئێمە ئەڕۆین لە شار نان دەخۆین ئا ئا من لێرە بمێنمەوە تۆ لێرە بمێنەوە حیاتم ئەتوانی بۆ خۆت ئەم دەوروبەرە هەر هەمووی بگەڕێی ئەتوانی بڕۆ سێری ئای فراتیش بکەی هەر وەک دەبینیت کاری قاچاخچیتیم جێهێشتووە ئەوەی هەیە و نییە هەر ئەو کێڵگە هەشتا دۆنمیەیە هەموو هێز و توانا بەم کارە بەخشیوە زەوی شێڵان و خۆشەویستی ئەم زەویە و وە گەورەبوونیش لەگەڵیدا لەم زەویەدا گەنبوو نیسک و کا بەدەست دێنم ئەم خاکە نمونەی نییە ئەو هەموو شتێکی ئێمەیە سەرکردە ئەوەنەی من بزانم یوسفی قاچاقچی نەماوە و یوسفێکی جوتیار هاتۆتە شوێنی ڕسق و پێداویستەکانی ژیانت نەک لە قاچاقچێتی لەم زەویە پیاەکەی ڕاست دەڵی سەرکردە لەم ساڵەدا زۆر شت گۆڕاوە سەرکردە ژیانی هاوسەرگیریم پێکێناوە ئێستاش هاوسرم هەیە و مناڵێکشمان هەیە لەگەڵ ئەو هەموو خۆشیەشدا ناخۆشی زۆرم دیوە لەوانەش برایەکم وەک شێر بوو برایەکی خۆشەویست بوو لە دڵما لە دەستم چوو خۆت خۆش بی یوسف نەخۆشی براکە چی بوو نەخۆشیەکەی خۆشەویستی بوو ئەو کچی ڕەشۆ ئاغای خۆشویست بوو کچەکەی ڕەشۆ ئاغاش ئەوی خۆش دەویست هەردووچیان سەرشێتانە یەکتریان خۆش دەویست بەڵام هەرچۆنێک بێت ناتوانین ڕوبەڕووی قەزا و قەدەر ببینەوە کچەکەی ئاغا تووشی نەخۆشیێکی کوشندە بوو ئیترە و کچەما لە دەستدا هەردوای ئەویش برایەکەم لە دەست چوو و ئەگەر براکەشم لە ژیاندا بمایە هەر وەکو مردو ژیانی بەسەر دەبرد بەڵێ سەرکردا ئێمە هەرگیز نەگەیشتین بە ئومێد و ئامانجەکانمان ئێ سەرکردا تۆ چیت کرد کە لێرەدا ڕۆیشتی و گەڕایتەوە چ گۆڕانێک بەسەر ژیانت داهات خۆتەزانی من خێزاندار بووم دوای دوو ساڵ لە گەڕانەوەم لەگەڵ کچەکەم بە تەنها ژیانم بردە سەر بەڵێ دوای دوو ساڵ گەڕاینەوە لەگەڵ کچەکەم باوکم هەنێ پارچە زەوی هەبوو ئەوانیشم فرۆشت لە ئەستەمبولەوە چوومە بردووم کچەکەم ئەی خوێند ئەو کاتە ژاڵی خێزانم ئەو لە ئوتێلەکەی خۆم بوو وەک مشتریە گەمایەوە دواتر یەکترمان ناسی ئەی ژۆک من بەتەنها بوو دوای ژیان یاوسەرگیریمان پێکێنا کچەکەم لەگەڵ ژاڵە ناگونجا قبولی ناکرد کەس شوێنی دایکی بێت لەو ماوەیە شەڕ و ئاژاوی بچووک ڕوویەدا من لەو ماوەیە هەر ئاشتمەکردنەوە بەڵام کە ڕۆژێک بوختانی بەژاڵەکرد تر تەحەملم نەما چی بوو سەر کردا کاتێک کە کچەکەم پێوتم ژاڵە خیانەت لە منەکات ئەو کاتەڵ سکۆتم لەگەڵی گۆڕا لەبەر ئەوە ناموس لە سەرو هەموو شتێکە لەبەرەوە ئێمە لەبەر ناموسی خۆمانەژین لە دوای ئەو ڕووداوە زلەیەکم لێدا کە ئەو ڕۆشتنە ڕۆشتی تر نهاتەوە ماوەی چوار ساڵە لە ئەستەمبوڵە لە ئەستەمبوڵە وەڵامی تەلەفۆنەکانیشم ناداتەوە هەر لەسرم دایە خاتەوە حەسرەتی مناڵ زۆر ناخۆشە یوسف مناڵێکم هەیە لە لای من نییە و قسەشم لەگەڵ ناکات واتە ئەوەی تۆ تێگە یوسف منیش هەرۆک و تۆوام یوسف لەم ژیانە زۆر دڵم خۆش نییە تۆ بڵی سەرکردە ئێمە لە ژیانماندا هەردووکمان یەک ڕووداومان بەسەر نەهات بێت مردن ئاسانە یوسف بەڵام جیابوونەوە زۆر سەختە تۆ ئەزانی کەم ناڵەکەت لە ژیان ماوە بەڵام لای تۆ نییە ئەو شتە بۆ من زۆر زەحمەتە یوسف تەحملی ناکەم کەواتە هەردووکمان لە ژیاندا ئازاری زۆرمان کێشاوە سەرکردە بەڕێ بکەوین بۆ شار با بڕۆین سیرکە ئەوە بۆ درۆمە هێشتا لە بۆ درۆم ئۆندە ئاو نییە وەڵا ڕاستەکەی لێرەدا وەرزشی ناو ئاویش دەکەن نازانم یاری سۆرفیە مۆرفیە شتێکی وایە یاری سۆرفە یوسف سۆر هەرچیەک بێت خۆیەتی بەڵێ زۆر جوان بووە هەرگیز من باوەڕم ناکرد کە بەم جۆرە بێت جوانە وانە سەرکردم ئەوە عادەتی خۆمە هەموو ڕۆژێ دوو سەعات ئەخەوم چونکە پێویستم پێیەتی زەینەب گیان دوای ئەم شتانە کۆکەرەوە باشە باشە باش دەی بە باشە یارمەتیتان زاڵە خان. بای بای بای خوات لەگەڵ ئەوە دەزگیرانەکەت ها. چی بووە سەرکردە؟ وەڵام ناداتەوە یوسف لەوانەیە لە ماڵەوە نەبێت باشەوە خۆی نییە؟ کێ؟ محەمەدی ئێ ما هاوڕێی سەربازیەتیم. هه بەخوا ماوەیەکی باشە نەمدیوە با بانگی کەم محەمەد هەی محەمەد بزانە هێشتا سەیری دەوربەری خۆی دەکا بزانە هێشتا چۆن سیر دەکات کوڕە محێ لە سیواز لە ماڵتەپە فەرماندەی چلو هەشتەمین یوسف یوسف ئەوە خۆتی؟ منم من یوسفم ئێ یوسفی براو سیحەتت چۆنا ئەوە بۆ دیارنیت کاکە دەجارێک سەرێکمان لێبدە و ئەحواڵێکمان بپرسە برادەرایەتی وا نابێ ئەوەم حەمەدی هاوڕێی سەربازی مەسەر کردم کاک محەممەد لە سیواس لەگەڵم دابوو سەرکردەش میوانی ئێمەیە زۆر سپاسی دەکەم هاتۆتە سەردانی ئێمە بەڕێزی لە بۆ درۆمەوە هاتۆ بۆ سەردانی ئێمە زۆر خۆشحاڵ بم سەرکردە زۆر سپاس دەمەوێ شتێک پێ بڵێم یوسف بڵێ یوسف ئەم شو ئاهەنگێکمان هەیە ئەگەر سەرکردەش بێت گەورەمان دەکات بەڕاستی تا بەڕاستی ئەگەر بێت شەرفمەند و گەورەمان دەکەیت ئەو بەڕاستە ئەرەوەڵا بەڕاستمە کاکە یوسف بچین سەرکردم وەڵاهی بڵێم چی یوسف بەدڵی تۆ مادەم دەعوەت کراوین بە خۆشحاڵیەوە با بڕۆین قەچەکە. یاخوا بەخێر بێن گەورەمان دەکەن. تۆش ئاهەنگی شەوانەی ئێمە ببینە سەرکردە. بەخوا ئەوەنە لە ئورفە مابومەوە گوێبیستی ئەم ئاهەنگە ئەبوم باشە لەوێ چی ئەکەن؟ نازانم وەڵا لەوێ دەیبینیت. خواردنی کوفتەی خاو و چەندەها خۆراکی تری بە لەزەت گەورەم. هۆ هۆ. بەڕاست ناونیشانەکەی لە کوێیە؟ بۆچی نازانیت؟ یانی قەت گوێ لێ نەبووە؟ لە کوێیە؟ لە حەجی مەرسی دایە. لە خانوەکەی ئەوانە؟ بەڵێ بەڵێ. ئێ ئەو شوێنە ئەزانم لە کوێیە ئەزانم. ئەها ئەها. ئێ ئێ. سەبارەت بەو پرسەیەش کە هاتان بۆ یوسف، بەڕاستی من زۆرم پێ ناخۆش بوو. ژیان وایە هەموومان هەر دەمرین، دووبارە خۆتان خۆش بن. بۆ خۆتان خۆش بن. ئیشەڵڵا سەلامەت خوا لە ئەبی. گوناهی خۆش بێت. تەمەنی درێژ بۆ ئێوە. بە خۆشی ئێوە. هەڵسای لە خەو ئەرەوە تۆ چی تار خەریکم جۆرە شتانەی ئەی نابینی وا من خەریکم جلەکان نەشۆرم ئێوە وشەیەکی تر بەکاردێنن بۆ جل شۆشتن ئەی تۆ لە ماڵ و غەسالی جل شۆردنت نییە؟ نەخێر هی ئێمە ئاوایە ئەی هاوار و تۆ چیەکەی دەست خەسارە بێ ئەی بۆ بە یوسف ناڵە غەسالێکە بۆ بکڕێز ناکە ئەی بۆچی دەستم هەیە بەم جۆرە دەیان شۆم باش نییە تۆ کرێم لە دەستت ئەدەی؟ ئێستا گەنجی هەستی پێ ناکەی بەڵام ئەگەر تەمەنت چووە سەرو ئەنجا پێزانی کاتێک کە پیر بوو دەستەکانت تێکەچن نەخێر هیچ نابێ دەستەکانم مەکو لۆکەنە ئەها لەسەر خۆ من بۆ تۆمە ئەی تۆ بۆ کێتە کچێ بۆ ئازاری خۆتەیەی پیاوکەی هۆشتا نازانێ کچێ کاتێکە ئەخەون شەوانن تۆز نازم مەکروشتی وای بۆ بکە بەخوا هەموو شتێکت بۆکە تۆزێ ئاوا نییە خۆت غەمبار پیشان بدە یەکسەر یوسف یەتە پێش وەڵێ ها چی بووە چی تەیە بۆ بکەم بەخوا ئەوەی بتێ بۆ تەکات ئەجا ئەو کاتە ئازانی بەرهەمی ناسکردنەکە و چی بۆ ئەکا حەیاتم ئەویشەڵە بەسەر چاو ئازیزەکەم وڵی یوسف لە ژیانی خۆی بە من ناڵی ئازیزەکەم و حیاتەکەم ئەی باش چیت پێڵێ پێم دەڵێ زەینەب دەڵێ زەینۆ کچێ دە دانیشە من پێ تەڵم ئەم کاتە نازوشتی وای بۆ بکە بزانە چۆن غەسالت بۆ ئەهێنێتە ماڵەوە من باش لە پیاوان تێگەم بەڵام تۆ گێژی نازانی ئەی ئەم ئامێرە بە پارە نییە خۆ بەلاش نییە ئێ باشە من نەزانم بەلاش نییە بێگومان بە پارەیە نزیکەی چل تا پنج میلیۆن ئەخۆ قابی لە گریان نییە من ئەزانم یوسف ئەوەندە پارەیە نییە حیاتم ئەوان بە قیست دەیفرۆشن کچێ تۆ بۆ نەبێ مێشکی بە قسەم کە ئێمەی ئافرەت دەگە پشتگیری یەک نەکەین و بە دەم یەکەوە نەبین ئیتر بە کەڵکی چیین بۆ وا داما و سەر لێ شێواوی هەنێ بە ناز بە وەڵایی من لە ناز و فیز نازانم تووڕە ئەبێت بەخوا لەوانەیە ئازارم بدات ئەی خوایە نا نا بەم جۆرە باشترە فریدە بووینە هەر لێشم بەس. دەی کوڕم بڕۆ خەبەریان بدەرێ. باوکە! بەڵێ کوڕم. دوو میوان هاتوون تۆیان دەوێ. بە یارمەتتان جەماعەت. کوڕم تۆ بڕۆ دەی دەی بڕۆ. یاخوا بە خێر بێیان سەر چاوان. فەرمونون بەخێر بێن یاخوا فەرمو فەرمو یاخوا بەخێر بێ کاگەێسە فەرمو فەرمو پێشکەون جنابەت پێشکەوە ئەوەدانتان کردەوە فەرمو فەرمو بۆ سەرەوە گەورەتان کردین یاخوا بەخێر بێن ئێرە باشە عیبی نییە سلام عليكم سلام ورحمة الله وبركاته زۆر سپاس زۆر بەڕێزم. سپاس، سپاس. سەرکەوتن بن سپاستان ئەخۆ. دەکەم. زۆر سپاستان ئەکەم بەخێر بن کاکە سپاس گیان بەڕێزان مەمنون سپاس برام بەڕێز. زۆر سپاس برام بەخێر بێن خۆش بیت خۆش بیت سپاس بەڕێز جەماعەت ئەوە کاک یوسفە و ئەوە سەرکردەی هاوڕێیەتی مەجلیسەکەیان ئاوەدان کردەوە لە سەربازیدا ئێمە بەیەکەوە بووین ئێستاش لەسەر شەرەفی ئێوە داوەتمان کردووە بۆ ئێرە وە هەروەها سەرکردەش لەگەڵ ئەوا لە عەسکەری بووە پیاوی زۆر ئازاو باش بوون. زۆر مەمنونتانین زۆر سوپاس بەڕێز گیان. ئەوە سەرکردەیە لە ڕاستیدا ناوی کامیلە ئەوەی ڕاستی بێ من هەر پێی دەڵێم سەرکردە لەبەر ئەوەی لە ڕابردوودا ئەو جێگری سەرکردەی ژاندرمەکان بوو لە دێکەی ئێمە و ئێستاش ئەو لە بۆدرۆم دادەنیشێت و بە سەردان هاتۆتە لای ئێمە زۆر سپاس جەماعەت. یاخوا بەخێربێن سەرچاو. دەخۆیتەوە برا؟ بەڵێ بەڵێ دەخواتەوە. فەرموو برام بخۆرەوە دەی. ئای ببورە ئەزیەتی کێشە. فەرموو کاک یوسف. استغفر اللە استغفر اللە دەست خۆش بێ یاخوا. فەرموو فەرموو برا شەرم مەکەن دەی وەریگرە. ئەی دەست خۆش بێ زۆر سپاس. بەڕاستی هاتنەکەتان دانیشتنەکە گەرمتر کرد یاخوا بەخێر بێن. زۆر سپاس بەخۆشی ئێوە بەخۆشی ئێوە ئەوە لەسەر شەرەفی سەرکردەیە لەسەر شەرەفی جەماعات ئەرە جەماعات وەڵی جەوەکە زۆر ساردا پێتان چۆنە گەرمی بکەین و گۆرانیەک بڵێن پێتان خۆشە خۆتان باشتر ئێمە میوانین خدا لێت ڕازی بێ ئێستا گۆرانێکی زۆر خۆشان بۆ دەڵێم گۆرانێکی فۆلکلۆری تورکیا زۆر سپاس دەکەم بەو گۆرانیە ڕەحمەتی برام هاتەوە بیر انشاءله انشاءله ئێمە مۆی برام ئێستا چیەکەی خەریکی یوسفی برام خەریکی چی بین ئەوە کەوتوینە تەمەنەوە و چەند مناڵێکم هەیە و خەریکی بەخێوکردنی ئەوانم چەند مناڵێک مەبەستت چەندە؟ وەڵا شەش حەوت یەک. ماشەڵڵا ماشەڵڵا خوا تەمەنیان درێژ کات. ئەی تۆ چەند مناڵت هەیە؟ من تەنها یەک مناڵم هەیە. باشە چەند کچ و چەند کوڕن؟ وەڵا پێنج کچ و دوو کوڕم هەیە خوا تەمەنیان درێژ کا. ئۆ واتا لە داهاتوو زاوات دەبێت ئەیوانە ئەرە وەڵا کاکە چی بکە شکترینیان تەمەنی چەندە؟ ئەی کوڕەکە تەمەنی چەند؟ وەڵاهی ئی بۆی کوڕم تەنها تەمەنی نۆ ساڵە. بەس ئی بۆمان هەیە و تەوا نەی بڕێ ئەرێ کاکە دە تۆش گۆرانیەک بڵێ خۆت دەزانی هاوڕێ سەربازی ما میوانە دەیاڵە دەی ئەو میوانانە چاوەڕێ دەمی تۆن دە شتێک بچڕە باشە بەسەر چاو ئێستا گۆرانیەک ئەڵێم بەدڵی هەمووتانە بێ انشاءاللە. زۆر باشە. ئەوەی ڕاستی بێ جەماعەت محەمەدی برام بەم شێوەیە سازی لێ دەدا لەو کاتەدا هەموومان بە دەوریدا کۆ دەبووینەوە و دەچووینە شوێنێکی گونجاو منیش گۆرانیم لەگەڵ دەوت ئیتر سەربازەکان هەموو بە چواردەورماندا کۆ دەبوونەوە. کورە بە شەرەفمەوە دانیشتنێکی زۆر خۆش بووە. ئەرێ کوڕم ئەو خواردنە پێ نەگەیشت. باوکەوە حازرە. دەبی هێنە خێراکە. یاڵا جەماعەت بە خۆشیەوە یاڵا بە خۆشی هەموو تا خۆشیەوە بە خۆشیەوە ئەرە قادر کوڕم دەبڕۆ بزان ئەو خواردنە چی لێ هاات وی بەسەر چاو باوکە جەن ئێساچم بهێنە بهێنە دەست خۆش بیاخوا